و بڕیاری تۆڵەی دا بەسەر دوکەڵ کێشڕاکەرەوەکان و یەکەم تۆڵەشی بە دەستگیرکردنی میشۆ دەستی پێ ئەگەر ئەتانەیە بیبەنەوە ئەوە ئەلفرێدۆمان بە تەنیا بۆ بنێرن همم بەڵێ وا ئەڵێن. ئەوان ئێستا چاوەڕێت دەکەن لە نزیک گۆڕستانە گەورەکە و ئەگەر تۆ بە تەنیا نەڕۆی بۆ لایان ئەوا میشۆ بەر نادەن. هەروها جی پی سینە. یەڵە با بچین هاوڕێکانمان کۆکەین و میشۆ لە بەردەستیان ڕزگار کەین. دەی زوو کە! ڕۆمیۆ، هاا؟ ئەگەر بێتو ئێمە هەموومان پێکەوە بچین ئەو کاتە ئەوان زۆر توڕە ئەبن و ئازاری میشۆ ئەدەن. من خۆم بە تەنیا ئەچم بۆ لایان. هاا؟ ئهمم وا باشترە. هاا؟ بەخێربێی دەی زوک ئەلفرێد وەرە ئێرە. ئەلفرێدۆ! بۆ ڕۆمیۆ هاتووە لەگەڵت؟ مەترسە، ڕۆمیۆ هیچ شتێک ناکات. نا نا هیچ نییە. دەی ئێستاش پێویستە لەسەر میشە ئازاد بکەی. کلۆڤۆ بەری دەبا بڕوە. سەلامەتی میشۆ؟ دەی بڕۆن ئیتر ئێشمان بە ئێوە نەماوە. من تەحەدای هەمووتان دەکەم و داوای شەڕێکی نوێ دەکەم لەگەڵتان. سبەینێ. سبەی؟ دەتانبەزێنم هەر هەمووتان. بە هەموو هاوڕەکانیشت ڕابگەینە سبەی بەیانیەکەی لە باخی گشتی ئەلفرێدۆ تۆکڕێکی ئازای پێ چۆن ئەوازە دووگەڵ کێش پاکەرەوەکان بێنیت و بێتە ناو دەستەکەمانەوە ها؟ جیۆڤانی پێم بڵێ پێ چۆن بە لێدان ڕازیکەین ها؟ زۆر باشە ئێستا چی ئەڵێی؟ بێ عەقڵ. چی؟ خیانەتیان لەگەڵ ناکەم. ها؟ ها؟ بەیانی هاوڕێیەکانم هەموویان دێن و من دڵنیام کە لە هەر هەمووتان ئەبەنەوە. ها؟ ها؟ هەی بێ مێشک! ئەوەستە! بەرم دا، ئەبێ وای لێ بکەم ڕای خۆی بگۆڕێ. ناچۆ. ئەوانە سوودی نییە هەرچەند تون بی و لەگەری و لێی بدەی ڕای خۆی ناگۆڕی چونکە زۆر لە تۆ بێسترە ها مەبەستت چیا؟ من ئەو کەسە ترسنۆکانە باش دەناسم کاتێ بە لێدانی زۆر ڕای خۆیان دەگۆڕن بەڵام ئەوە زۆر جیاوازە ئەلفرێدۆ جیۆڤانی وا دێ دەکا کە ئەو متمانەیە لە بیر بکەیت و ڕای خۆت بە ئاسانترین شێوە بگۆڕی. ئەمەت باش لە بیر بێ هه نامەوێت کەستان دەستی لێ بدەن ئەمە بەجێ بێڵن بۆ خۆم نیکیتا پاسەوانی بکە ها شەڕکردن؟ بەڵێ، بەیانی لە باخی گشتی ڕووبەڕوویان ئەبینەوە. بەسەریان سەرئەکەوین و ئەلفرێدۆش ڕزگارئەکەی. هم، هەموومان بەیەکەوە؟ بەڵێ. چییە؟ بۆ دەنگتان نابیستم ئا منی دەمەوێت لەگەڵ ئێوە شەر بکەم بەڵام بەڵام چی؟ ئەوانە مویان گەورەن و لەشیان بەهێزە بەڵام ئێمە هێشتا مناڵین و لاوازین ناتوانین بەرەنگاریان ببینەوە ئایا دانێ خۆمان دێمە دەستەوە؟ ئەیەلفرێدۆ، نا، کێ ڕزگاری دەکات لە دەستیان؟ نا، نا. ئەوە پەیوەندی بە منەوە نییە. لە دەرەوەی کێشەکە دانێن. ببورن، من ئەلفرێدۆم خۆش دەوێت، بەڵام ناوێرم لەگەڵ دەستەی گورگەکان بە شەڕ بێم. هەروەها منیش. ئەلفرێدۆ بۆ ویستی خۆی چووەتە لای دەستەی گورگەکان، هەرەبێ خۆشی بە تەنیا بازەکەی بدات. من لەو کێشەیە دەرەچم، خواتان لەگەڵ. تێگەیشتن؟ خواحافیز. دانکی ڕاوەستا. ها؟ هاوڕێیان تۆزی گوێم بۆ بگرن ئێوە پەیمانتان نەدا لە خۆشی و ناخۆشی یارمەتی یەکتر بدەن ها؟ ئەی پەیمانمان نەداواز لە یەکتر نێنین و بەردەوام یارمەتی یەکتر بدەین و پەیمانمان نەداوەکو برایە گرتوبین و دڵسۆزی یەکتر بین لە هەموو کاتێک؟ بەیانی من دەچمە باخچەکە هەرکەس لە ئێوە دەیەوێت یارمەتی ئەلفرێدۆ بدات و ڕزگاری بکات با پێش خۆرهەڵاتن لەوێ ئامادە بێت. Alfredo. Mm. زۆر باش ئەسرێتەوە هیچ خواردن و خواردنەوەیەکی نادەمبێ داوام لێ نەکەیت ها من داوای شتیوام لە تۆ نەکردووە هیی ئاخر تێگەیستی هەر کاتێ تێری بێ ئاو نایەمێ. باشە هەر چۆنێکت دەوێ باوا بێ من وا نازانم پێویستم بە ئاو ببێ چونکە باران ئەبارێت و هەواش ساردە. هیی باشە تۆ بۆچی ئاوا بێ خەمی بەیانی شەڕێکی گەورە ڕوو ئەدات. چونکە من متمانەم بە ڕۆمیۆ هاوڕێم هەیە. ها ڕۆمیۆ؟ بەڵێ ها. ڕۆمیۆ مانای هاوڕێیەتی دەزانێت و منیش باوەڕم پێی هەیە ڕۆمیۆ خیانەت ناکا. هەر لەبەر ئەوەش من متمانەم پێی هەیە و تا ژیانیشم ماوە هەر متمانەی پێ ئەکەم. ڕۆمیۆ زۆر بە دڵتەنگییەوە ڕاما بووە ئەو ڕووداوەی کە چاوەڕوانی دەکرد و باسی شەڕەکەشی لای ئەنجلیتا نەدرکاندبوو، بەڵام ئەنجلیتا وا هەستی دەکرد کە شتێکی بەسەر هاتووە. ها ئەنجلیتا ها بۆ هاتووی چی ڕووی داوە ئایا ئەتوانم تۆزێک دابنیشم هەرتووکیان دانیشتن بەبێ ئەوەی هیچ قسەیەک لە دەمیان بێتە دەرەوە زۆر بە خەیاڵاوی و دڵەڕاوکێوە بیریان دەکردەوە ڕۆمیۆ نەیدەزانی کە چی بەسەر دێ لە بەیانی. ڕۆمیۆ، تکا دەکەم کە چاوت دابخەیت. ها؟ ئەوە چی بوو لە منت کردم ها ملوانکەیەکی زۆر جوانە ئەو ملوانکەیە هەر لە منداڵیەوە لە ملم بۆ تاکو ئێستا با دیاری بێت بۆ تۆوەک یادگاریەک چونکە من نازانم تۆ چیت بەسەر دێت زۆر ئەنتۆنیۆ ئۆگۆس هاتن بەخێر بێن هاوڕێکانم. هه ڕۆمیۆ ئێمە نەمانتوانی تۆ بە تەنها بەجێ بێلین. ئەها بەڵێ ئەیان بەزێنین. بەڵێ. هه. دانتی. جار جار بێعەقڵ بیرەکەمەوە بەڵام من ترسنۆک نیم. کەس مان لەیەکتر جیا نابینەوە ئەی وانیە هاوڕێیان. زۆر باشە باشە دەی با بڕۆین. ئامۆژگاریتان دەکەم کە بکشێنەوە. ئێمە حەز لە شەڕ ناکەین بەڵام ئێوە دەستتان پێ کردووە شەڕتان پێ فرۆشتین ئێمەش بە خاوی دانانیشین بڕیارماندا دژتان بوەستین و سەر بکەوین بەسەرتان. ڕۆمیۆ، تۆ زۆر باوەڕت بەخۆتەیە ها؟ بەڵام پاش کەمێکی تر کە دەم و چاوت سۆر دەبتەوە بە شەق و بۆکسەکانمان، ئەو کاتە پەشیمان دەبیەوە لەو باوەڕە کوێرانەیە. ئەلفرێدۆ ئێستا بەستراوەتەوە، کەسیش ناتوانێ بیکاتەوە و ڕزگاری بکات، تەنها ئەگەر لە شەڕەکەدا سەر بکەون بە سەرمان. ئێمە سەر ئەکەوین و ئەلفرێدۆش ڕزگار دەکەین لە دەستتان. هە، زۆر چاکە ڕۆمیۆ. با شتێ شتریشت پێ بڵێم. بەکارهێنانی چەقۆ و شتی تر قەدەغەیە، شەڕ تەنها بە دەستە! زۆر باشە، ئێمە وا ڕازین. خۆتان ڕاگرن، ئێستا بزانە چتان لێ دەکەین! پەشیمان دەبنەوە ها. دەستەی دوو پشکەکان کە هاوشانی دەستەی گورگەکان بوون بە هەر توو لایەنەوە دژ بە دەستەی دوو کەڵکێش پاکەرەوەکان وەستان. هەتاوەکە ئامادە بێن دەست پێکان. دەی دەی لێی گەڕێن. یەڵڵە دەی گورگەکان هوردیان کەن. دێت هەلە بینەوە. ڕۆمیۆ، دەی باشی لێ دە تا سیۆنی. بوەستن، دەی هەر ئێستا بوەستن. ئەوە بەسیەتی، ئەگەر ئێوە بەم شێوەیە بەردەوام بن لە شەڕ، یەکێک لە ئێوە تووشی ئازاری ترسناک ئەبێت و منیش ڕازی نیم بەوە. تۆ ڕاست دەکەی شەڕەکە زۆر توندە و واش پێ ئەچێ هێزەکانمان یەکسان بن. ئەی چارە چیە؟ پیاو لەگەڵ پیاو. پیاو لەگەڵ پیاو؟ یەکێک لە دەستەکەی تۆ بەرامبەر بە کەسێک لە دەستەی گورگەکان لەگەڵ یەکدا شەڕ بکەن. دەی هیچ کەس لە ئێمە هەیە توانای شەڕکردنی مابێت ڕۆبێت توانای شەرت ماوە لەگەڵمدا بکەی یاێ شتا لێ مەترسیت دای وەڵام دەوە دەی من ئامادەم لەگەڵ شەڕ بکەم لە دوزار کەوت هێ بەردەستم بەخێر بێی ئەبێن وتەکانم بشکێن بە مستەکانم. دەی خۆم دەدەستەوە ڕۆمیۆ دەی لێم پارێەوە ئەوها زۆر چاکە ڕۆمیۆ بابەت لی تۆ بێت سەرناکەی بەسرم ئەی خۆیان تۆ سەلامەتی ئێستا من باشم زۆر باشە. سوپاس بۆ خوا تاسیۆنی لەبەر چی چەقۆت بەکارهێنا شەرمەزاریت هێنا بۆ دەستەی گورگەکان بەهۆی ئەمەوە دەی بەرم دەدەی دەستەی گورگەکان ئەم شەڕەیان دۆڕاند. یەڵا دەی جیۆڤانی، ئێستا ئەلفرێدۆمان بۆ بەردە. دەی زووکە. زۆر باشە، ئەوە حەقی خۆتانە. ئەلفرێدۆ، ئێمە جارێکی تر بەیەک دەگەینەوە. بەڕاست تۆ هاوڕێیەکی زۆر زۆر باشت هەیە. دەی خۆ تۆ ئێستا ئازادیت. زۆر سوپاست دەکەم. چاوەڕێم بکەن کوێتای سیۆنی کوێتای سیۆنی. کوڕە بۆمێ تۆ باسی چیەکەی تۆ لە شەڕەکەدا سەرکەوتی. تخوا بەڕاست. بەڵێ. ئێستاش ئەلفرێدۆ ئازادە. ڕۆمیۆ، سوپاس. ئەلفرێدۆ. لەگەڵم هاوارکەن دوو کەڵکەش پاککەرەوەکان. بژی ڕۆمیۆی پاڵەوان. بژی. پێشهاتێکی لەناکاو لە بەڕێز ڕۆسی پەیدا ئەبێ، ئەویش سەردانی دایکێتی، هەر لەگەڵ هاتنی دایکی کەشی ماڵەکەیان بە جۆرێکی تر دەگۆڕێ، ئایا ئەبێ ئەم گۆڕانکارییە چی بێت؟ ئەبێ پێشوازییان باش بێت بۆ ئەم ئافرەتە باشە؟ و ئەبێ هەڵسوکەوتی ڕۆمیۆ چۆن بێت لەم سەردانە؟